من لەو باوەڕدام کە ئەگەر هەوڵی نووسینی بیرەوەریەکانی ژیانی خۆم نەدایە نەمەتوانی ئەم چەند ساڵی دوایی خۆم بۆ باری ژیان ڕابگرم من لەبەر ئەوە سەرگوزەشتەکانی خۆم لەم پەڕتوکەدا نووسیوەتەوە بۆ ئەوەی بتوانم ڕووداوەکانی ژیانی خۆم لەو کاتەوە کە خۆم ناسیوە هەتا ئەمڕۆ بەبیر بهێنمەوە هەروها بۆ ئەوەی بشزانم کە بۆچی ژیاوم بەڵام ئێستا کە بیرەوەریەکانم تەواو بووە نازانم کە بۆچی ژیاوم و مەبەستی من لە ژیان چی بووە لە گەنجێتیدا وا بیرم ئەکردەوە کە لەبەرەوە زیندوم کە بگەم بە پیری و ئێستاش کە بە ساڵا چوومە پێم سەیرە کە ئەمە چ ئارەزویەک بوو کە من لە گەنجێتیدا هەم بوو ئاگەیشتن بە پیری چ ئارەزویەکە کە شایانی ئەوەی هەبێ مرۆڤ بۆی بژیت هەموو ڕۆژێ من چاوم ئەبڕیە دەریا و هەندێ جار وێنەی شاخە سوورەکانی دەوروبەر ئەکەوتنە ناو دەریاوە و ئاوەکە سورە هاتە بەرچاو هەندێ جاریش کە تۆفان دەستی پێکرد ئاوی دەریا ڕەشەڵەگەڕا و لە کاتی شەویشدا دەریان بە ڕەنگی سپیە بینی لەو ڕۆژانی کە هەوای دەریا تۆفاناوی نەبوو ڕەنگی شینی دەریا لە بەردەشینەکان تۆختر بوو بەڵام من لە بینینی دەریا ماندوو بووم چونکە دەریا ئەوەندە گەورە و ترسناکە کە مرۆڤ ناتوانێت هەتا کۆتایی تەمەنی خۆی بە تەماشاکردنیەوە خەریک بکا من ئەوەندە لە سەرزەوی لە وشکانی دەریای ڕۆژهڵات واتە دەریای سوور لە نزیک مار و دوو پشکەکاندا دانیشتوم کە چیتر ئەوان لە من ناترسێن بەڵام حەزم لە دۆستایەتی ئەوان نەبوو چونکە ئەوان ئەگەریش ببنە هاوڕێم هاوڕێیەکی نەزان یان شێتن و چزوی خۆیان بە لەشی ئێمەداکەن ساڵێک لە دوای ئەوەی کە منیان لە تەبەز دوور خستەوە کاتێک کە کاروانی هندستان لە تەبەس بەڕێکەوت کە بگاتە وشکانی دەریای ڕۆژهەڵات موتی خزمەتکارم کە لە تەبەستدا بوو لەگەڵ ئەو کاروانەدا خۆی گەیان دەلای من موتی کاتێک کە منی بینی دەستەکانی بە ئەژنۆیە ناو داچەمیەوە و پاشان لەبەر ئەوەی کە ڕوانیتی دەم و چاوم لەڕ بووە و سکم بە ناواچووە گریا وتموتی بۆچی ئەگریەی موتی وتی لەبەر ئەوە ئەگریەم کە تۆ لەبەر ئەوەی کە لەم ماوەیەدا کەسێکت نەبوو کە خواردنی بەتامت بۆ لێ بنێت لەڕ بوویتە وتم موتی ژیانی من گەیشتووەتە قۆناغێک کە ئیتر قەڵەوی و لەڕی لەلام بێبایەخە موتی وتی سینۆها چەند جار پێموتی کە خۆت لەو سروشتت بە دوور بگرە کە فریوت ئەدات و دەمی خۆت ڕابگرە من نازانم بۆچی پیاوەکان ئەبێ بەم شێوەیە بن کە وەکو بەرد قسەکردن کاریان لێ نەکات و لەگەڵەوەشدا کە ئەبینن ئەو کەسەی سەری بە دیواردا ئەکێشێت سەری ئەشکێ و ئەمرێ کەچی هەر سەریان بە دیواردا کوتن بەڵام سینۆها تۆ گەشتوتە قۆناغێک لە ژیان کە بێ لەمە بەدووە ژیر بیت چونکە چیتر تووشی ئەو ناخۆشیانە نابی کە بەهۆی ئەو ئەندامە بچووکەوە دروزەبێ کە لە سینەماندا پەنهان بووە و هەموو بەدبختیەکانی جیهانیش بەهۆی ئەوەیە وتم وتی تۆ کارێکی خراپت کرد کە لە تەبەس هاتیە دەرەوە و هاتوویتە بۆ لای من چونکە من پیاوێکی دەرکراوم و جگە لە سەربازەکانی هورم هەب کە پاسەوانی منن هەر کەسێ لەگەڵ مندا بژێت هەتا کۆتایی تەمەن ناتوانێ بگەڕێتەوە بۆ میسر چونکە هورمهەب نەک هەر ڕێگای گەڕانەوە بۆ میسری لە من قەدەغە کردووە بەڵکو ناهێڵێت ئەو کەسەش بگەڕێتەوە بۆ میسر کە لەگەڵ مندا ژیاوە موتی وتی سینۆها من لەو باوەڕدام کە ئەم پێشاتەی کە لە ژیانی تۆدا ڕوویدا زۆر بە قازانجتە چونکە هورمهب تۆی ناردووتە شوێنێکی وەها چۆڵ کە سەردەمی پیری خۆتی تیا بەسەر ببەی منیش لە هات و هاواری تەبەس و ئەرک و ئازاری دراوسێکان بێزار بوومە چونکە بەردەوام کەلوپەلی چێشخانەیان بە ئەمانەتە برد بەڵام بۆمیان نەئەگەڕاندەوە و کاتێکیش کە پێیانم ئەوت ئەوەی بردووتانە بیهێنەوە تووڕە ئەبوون و ئەیانوت مەگەر ئێمە دزین کە تۆ وازانی مەنجەڵ و تاوەکەت نادەینەوە؟ من لە تەبەسدا ناچارم کە ڕۆژی دوو جار بەردەم ماڵەکەم گسک بدەم کەچی هێشتا بەردەم خانۆکە خاوێن نابێ چونکە دراوسێکان هەمیشە خۆڵی ناو ماڵی خۆیان ئەخستە ناو کۆڵانەوە و هەرچیەک هاوارمەکرد کە ئەم کارەمەکەن بە گوێیان ناکردم هەروها لە تەبەسدا خانۆکەی ئێمە بچووک بوو ئێمە نەمانتوانی لەوێدا سەوزە بچێنین، لە کاتێکدا کە لێرەدا بۆ چاندنی سەوزە زەوییەکی بێ سنوورمان هەیە و من لەو زەوییانەدا سەوزایی و بەتایبەتی کەرەوزی زۆر گەورەئەچێنم کە تۆ زۆرت حەز لێیە و بەم سەربازە تەممەڵ و بێکارانەی فیرعەون بۆ پاسەوانی تۆی داناون ئەسپێرم کە سەوزە بچێن و بڕۆن لە بیاباندا ڕاو بکەن و لە دەریادا ماسی بگرن ئەگەرچی من لەو باوەڕدانیم کە ماسیەکانی ئاوی شۆری دەریا وەکو ماسیەکانی ئاوی شیرینی نیل شیرین بێ هەروها من بە تەمام کە لێرەدا جێگایەک بۆ گۆڕەکەی خۆم هەڵبژێرم و گۆڕێکی تیا دروست بکەم و لە دوای مەرگ هەر لێرە ئارام بگرم چونکە منێک کە هەرگیز لە تەبەست هەنگاوم نەناوەتە دەرەوە لە دوای ئەم سەفرە بۆم دەرکەوت کە سەفەرکردن خراپترین شتە و حەز ناکەم کە لە دوای مردنم ناڕەحەتم بکەن و بۆ ناشتنم لێرە و بمبەنەوە بۆ تەبەست بەم شێوەیە موتی لەوێ دامایەوە و لەوە بەدووە ئەرکی چاودێری منی گرتە هەستۆ و من لەو باوەڕەدام کە ئەگەر توانیومە لە دوایین ساڵەکانی تەمەنمدا بە ئاسوودەیی بژێم و ئەم پەرتوکە بنووسم لەبەر ئەوە بوو کەموتی بەردەوام خزمەتی منی ئەکرد و نەیەهێشت لە هیچ ڕوویەکەوە کەم و کوڕیم هەبێ موتی لەوەی کە بەهۆی نووسینەوە کارێکم بۆ خۆم دۆزی بۆ و ڕێگەی لەوە ئەگرت کە من تووشی بیرکردنەوە ببم خۆشحاڵ بوو بەڵام ئەمزانی کە لە دڵیدا بایەخی نە ئەدایە نوسین و بە بێ کەڵک ترین کاری ئەزانی. ئەو خواردنی بە تام و چێژی بۆ ئامادە ئەکردم و بەو جۆرەی کە باسی کرد سەربازەکانی ناچار کرد کە زەوی بکێڵنەوە و تۆو بچێن و ئاودێری بکەن و بۆ ڕاوکردن بڕۆنە بیابان و لە دەریاشدا ماسی بگرن سەربازەکان ماوە یەک ساڵ کاریان هەر خواردن و خەوتن بوو لەبەر ئەوەی کە زانیان لەوە بەدوا ئەبێ کار بکەن تووڕەبوون بەڵام نایانەوێرا بەرگری بکەن چونکە موتی بە زوبانی خۆی کە لە شاخی گا تیژتر بوو ئەوانی ئازارەدا و جنێوی پێیانەدا و هەندێ جار بەو چیرۆکانی کە لە شێوەی ڕاهاتنی خۆی ڕەچاوی هیچ ڕێزێکی ناکرد سەربازەکانی ئەهێنایە پێکەنین بەڵام بەرەبەرە سەربازەکان کە لە ڕابردوودا بەهۆی بێکاریەوە تەوەزەل ببوون لەبەر ئەوەی کە ڕوانیان کارێکیان گرتووەتە بەر کە سوودیشی هەیە خۆشحاڵ بوون و ڕاوی بیابان و ڕاوە ماسی و سەوزە تازەکان خواردنی ئەوانی زۆرتر و جۆرا و جۆرتر کرد و موتیش ئەوانی فێری لێنانی خواردنی بەلەزت کرد هەموو ساڵێ لە کاتێکدا کە کاروانی هندستان لە تەبەسەوە بەرە و دەریای ڕۆژهڵات ئەهات کاپتا چەند بارێکی گوێدرێژ کەل و پەل و دیاری جۆرا و جۆر و زێڕ و زیوی بۆ ئەناردم و هەموو ڕووداوەکانی تەبەسی بەنامە بۆم باسە کرد کە بە هۆی کاتبەکانی و ئەینوسی بە جۆرێک کە من لە بارودۆخی تەبەس بێ ئاگا نەبووم و ئەمزانی کە لەو شارەدا چی ڕوەدا ئەو سەربازانی کە پاسەوانی من بوون بە جۆرێک لەگەڵ ژیانی ئەوێدا ڕاهاتن و لە وەزعی ئەویان ڕازی بوون کە ئەیانوت لە دوای مردنی تۆش ئەگەر بتوانین ناگەڕێنەوە بۆ تەبەز چونکە ژیانێکی خۆشیان هەبوو خەمی هیچ شتێکیان نەبوو سەربازەکان بەهۆی ئەو دیاریانەی کە من دابووم پێیان مانگا و مەڕیان کڕی و لە ڕێگەی بەخێوکردنی ئاژەڵەوە بوونە خاوەن دەزمایە. ئێستا لە نووسین ماندوو بوومە چونکە چاوەکانم چیتر هێمای نووسینەکان بە باشی نابین و کاتێک کە بەچکە پشیلەکانی موتی لێم نزیک ئەبنەوە و لە پرێکا دێنە سەر ئەژنۆم من پێم سەیرە کە بۆچی ئەوانم نەبینی بوو ڕۆحم لەو شتانەی کە جێراومەتەوە ماندوو بووە و ئەزانم کە لەشم پێویستی بە پشوێکی هەتا هەتایی هەیە من ئێستا پیاوێکی بەختەوەر نیم بەڵام لەم گۆشەی تەنیاییەشدا خۆم بە بەدبەخت نازانم من خۆشحاڵم کە پێنووس و پاپیرۆسم هەیە چونکە ئەگەر ئەم دوانە نەبوونایە من نەمەتوانی بەهۆی نووسینی ئەم پەڕتووکەوە سەردەمی مناڵی خۆم بهێنمەوە یاد و لە جیهانی خەیاڵدا جارێکی تر لەگەڵ مینا بە شەقامەکانی بابلدا تێپەڕم و هەست بەبوونی میهرەبانی مەرید بکەم کە بە دەورمدا ئەسوڕێتەوە و بۆ بەدبەختی ئەو کەسانەی کە لە تەبەستدا بە برسێتی مابوونەوە بگریەم و گەنمەکەی خۆمیان بدەمێ من ئەزانم کە لە دوای مردنی من پاسەوانەکان بە پێی فەرمانی هورم هەب هەموو نووسینەکانی من لە ناو ئەبەن و لە ترسی ئەوەی کە شتێکم لەسەر دیوارەکان نووسی بێت ئەم خان و ئەڕوخێنن بەڵام موتی بۆ هەر پ بەشەکەی ئەم پەرتوکە جانتای قایمی لە حەسیری دارخورما چنی بوو من هەر بەشێکی نووسینەکانم ئەخەمە ناو یەکێک لەم کیفانەوە و پاشان هەر پانزە پارچەکە ئەخەمە ناو سندوقێکی زیوەوە و ئەو سندوقە زیوەش ئەخەمە ناو سندوقێکی قایم کە لە داری سەدر دروست کراوە و ئەو دارە سەدرانە لە دەرەوە بۆ میسر ئەهات لە کۆتاییدا ئەو سندوقە دارەش ئەخەمە ناو سندوقێکی مسیەوە و موتی لە دوای مردنی من ئەبێ ئەم سندوقە بخاتە ناو گۆڕەکەمەوە و ئەو منی دڵنیا کردبوو کە پاسەوانەکان فریوەدات و سندوقەکە ئەخاتە ناو گۆڕەکەمەوە من لەبەر ئەوەی کە مرۆڤم لە هەموو مرۆڤێکدا کە بەر لە من ژیاوە زیندوو بوومە و لە هەر مرۆڤێکیشدا کە لە دوای من دێت زیندوو ئەبم من لەبەرەوەی کە مرۆڤم لەم و بەدوا لە پێکەنین و گریان و خۆشی و ناخۆشی و خۆشببختی و بەدبختی و چاکەکاری و خراپەکاری و لاوازی و بەهێزی مرۆڤەکانی داتودا زیندوو ئەمێنمەوە ئەو مرۆڤەی کە هەزاران ساڵی تر دێتە دنیاوە لەگەڵ مندا جیاواز نییە چونکە ئەویش وەکو من هەناسە ئەکێشێت و خواردن ئەخوات و پێ ئەەکەنێت و ئەگریەت و تاوانکاری و چاکەکاری ئەکات و چاوچنۆکی هەیە و فریوی یەک یان چەند ژنێ ئەخوات و لەزەت لە بۆنی خۆشەکات و دەنگی مۆسیقا خۆشحاڵ یەکات و چەند ڕۆژێک یان چەند هەفتەیەک و لەوانەشە چەند ساڵێ تووشی پەژارە بێ و خیانەت لە هاوڕێکانی ببینێ و خۆشی ناپاکیان لەگەڵ بکات و ماڵی خۆی بەهۆی بەخشینەوە یان قومارەوە بەفیڕۆ بدات و وەکو من هەژار بکەوێتەوە و لە کۆتایی تەمەنیدا لە گۆشەی تەنهایی وەیان لە نێوان ئەندامەکانی خێزانیدا ئەمرێ بۆیە من دڵگران نیم کە ئەم پەرتوکە لە ناو بچێ چونکە ئەگەر ئەم کتێبە لە ناویش بچێ من لە مرۆڤەکانی داهاتوودا هەر زیندوو ئەمێنمەوە ئەمەیە دواین وتەکانی سینۆهەی میسری کە لە هەموو تەمەنیدا هەستی ئەکرد کە تەنهایە. بەم شێوەیە ڕووداوە بە سەراتەکانی کتێبی سینۆها پزیشکی تایبەتی فیرعون کۆتایی هات تا لە ڕوودا و بەسەرهاتی بەرهەمێکی تر و کتێبێکی تردا بەیەگەگەینەوە ڕێز و سلاوی سورێن ناتق جێبەجێکار پێشڕەمە پێشکەشکار پەسەند بفەرمونون بە هیوای ئەوەی سوود و کەڵکتان لەم بەرهەمە ناوازەیە وەرگتبێت.